بسم اللە الرحمن الرحیم بەناوی خودای بەخشندە و میهرەبان. پێناوێک و مێژووی بەرزی پەڕاوێکین. هەر یەکمان یەک قومە ئاو بین. شەپۆل و تین و تەوژمی لافاوێکین. هەر کەسەمان شەمچەیەک دابگیرسێنێت، ئەو ساکەینێ شەوق و تیشکی هەتاوێکین با هەر کاممان خونچەیەک بێت لەو کژەدا بە بێ گوڵزاری نەوبەهار بە بێ پەنجەی نەرمی شەماڵ بەهارێکین دەکەوە ئەبوو تا کەی یەک یەک دوربین لە یەک ڕامێنن لە هەموو ڕێیەک یەک یەک بەڵام یەکیان ڕێیە یەکیان ئاوی سازگاری گڕی دەرونی مەی پێیە نەک هەموو یەک دەبا سەرجەم هەر وەکو یەک دڵمان گوێڕایەڵی دەنگی یەک ڕێگا بێت تاقەڕێیەک لەم ڕۆژەدا یەک سەر و دەست و یەک هەست و یەک هەڵوێست و بە یەکەوە یەکە یەکەی دوژمن یەک یەک دەتۆپێنین یەکانەی مەرگ بە یەک تەکان دەتۆقێنین یەک بەیداغ و یەک پەرستن یەک سەرکردە و یەک گەیاندن بە یەک هێرش یەک لە دوای یەکە سەرکەوتن لە سەد دونیاش یەک جار مردن.